خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز ئەم کاتەتان باش فەرموون لەگەڵ ئاڵقەی بیستەم لە کتێبی هێنری کیسینگەر. پەیوەندیەکان لەگەڵ چیندا ڕێڕەوی مێژوویی بەشی یەکەم لە سەتای ماوەی هەر ئیدارەیەکی ئەمریکیدا دوو ڕێبازی جیاواز باڵ بەسەر مشت و مڕەکانی ئەمریکادا ئەگرن ئەکرێ دیدگای ئیدارەی کلنتۆن لە دوو دروشمی پێکەوە بەستران و شەراکەتی استراتیژیدا پوخت بکرێتەوە بە پشتبەستنیش بە وتەکەی وڵسن کە ئەڵێ جیهان لە چەند کۆمەڵگایەکی دیموکراتی پێک دێ کە دوژمنایەتی یەکتری ناکەن، لانیکەم هیچ کامێکیان ئامادە نین بۆچوونی خۆیان لە ڕێی هێزەوە بسەلمێنن. بڕوا وەهایە کە چڕکردنەوەی پەیوەندییەکان لەمەڕ بازرگانی و ژینگە و زانست و تەکنەڵۆژیا ئەو هێزانە تۆکمە بکەن کە هاوکاری نێودەوڵەتی و فراحیزبی ناوخۆیی پەسنەکەن بۆچوونەکەی تر چین بە دوژمنێک دانێ کە خۆی لێلا نادرێ ئێستا بۆ تایوان و لە کۆتاییشدا بۆ ڕۆژاوای ئۆقیانوسی ئارام و هاوسەنگی جیهانی بە جۆرەی بۆچوونی ئەم ڕێبازە نابێ وڵاتە یەکگرتووەکان وەک هاوبەشێکی استراتیژی مامەڵە لەگەڵ چیندا بکە بەڵکو وەک چۆن لە سەردەمی شەڕی سارددا مامەڵەی لەگەڵ یەکێتی سۆڤێتدا کرد وەک ڕکابەر و وەک تەحەدا بەوەش ئاڵوگۆڕە بازرگانیەکان بە پێی توانا کەم بکاتەوە و لە کاڵا ناستراتیژیەکاندا بیهێڵێتەوە. هاوپەیمانیەکیش لە وڵاتە ئاسیاییەکان پێک بهێنێ بۆ لە قاڵبدانی چین ئەگەر ئەوەش نەکرا برە و بە توانەکانی ژاپۆن بدا بۆ ئەوەی یارمەتی ئەمریکا بدا لە هەڵگرتنی باری ئەرکی بەرگریکردن لە ئاسیا و ڕێگرتن لە بڵاوبوونەوەی دەسەڵاتی چین هەروەک داکۆکیکاران لەم بۆچوونە پێیان وایە ئەبێ وەک دەوڵەتێکی سربەخۆ و مەڵبندێکی سەربازی سربەخۆ مامەڵەی تایوان بکرێ و واز لە سیاسەتی یەک چین بهێنرێ کە بناغەی پەیوەندییەکانی چین و ئامریکایە لەوەتەی لە ساڵی 1970ەوە پەیوەندی دیپلۆماسی نێوانیان دەستی پێکردۆتەوە. پرسیاری بنەڕەتی کە ئەبێ ئیدارەی نوێ لەبەرخۆی وەڵامی بداتەوە ئەوەیە کە ئایا ئەم پێشنیارانە بەڕاستی پڕ بە پڕی پێداویستیەکانی ئەم سەردەمەی ئامریکان؟ ئەو ڕێگایەی ئیدارەی کلینتۆن گرتیەبەر خۆلادان بوو لە تەحەدای جیۆپۆڵیتیکی لە پەیوەندی لەگەڵ چیندا، بەڵام وەستان دژی شەراکەتێکی ستراتیژی کە کاری نەکردووە شتێکە و مامەڵەکردنی چین وەک دوژمنێکی هەمیشەیی شتێکی ترە چونکە بارودۆخی ئاسیا لەو بارودۆخە ناچێ کە لە سەردەمی شەڕی سارددا باڵی کێشابوو ئەوسا یەک دوژمنی ئایدۆلۆژی هەبوو هەڕەشەی لە سەرجەم ئەو ئەوروپای ڕۆژاوایە ئەکرد کە تامەزرۆی هاوکاری ئەمریکا بوو لە ئاسیادا وڵاتەیە گرتوەکان تەنها پێویستی بە پیادەکردنی سیاسەتی لە قاڵبدان هەیە و بۆ ماوەیەکی دیاری نەکراویش. ئەگەر وڵاتانی ئاسیاش مانەوەیان لە ژێر هەڕەشەیەکی ڕاستەوخۆ و ڕاشکاودا نەبێ، ناچنە ناو هەڵمەتێکەوە پێکەوە کۆیان بکاتەوە وەک ئەوەی ئەوروپا لە بەردەم تاکە هەڕەشەیەکدا کردیان. کۆپییەکی ئاسیایی سیاسەتی لە قاڵبدان کە لە هەشتاکاندا گیرایە بەر، بێجگە لە ڤێتنام تەنها چەند لایەنگرێکی هەیە بەوەش مێژوو ئاوەژووە بێتەوە زیاتریش پێچێ ببێتە هۆی دوورکەوتنەوەی وڵاتانی ئاسیا لە وڵاتیە گرتوەکان هەروەکە ئەمریکا توانای ئەوەی کەم بێتەوە کار لە ژاپۆن بکە کۆریاش ئەبێتە بەرمیلێک لە بارود ئەو وڵاتانش کە تەمادارن یان لەسەر سنوور هەرایان هەیە دەرفەتی نوێیان دێتە بەردەست هاوپەیمانە ئەوروپاییەکانی ئەمریکاش ئەکەونە بۆشاییەکی ئابوری و سیاسیەوە ئەو سیاسەتەش کە چین وەک دوژمنێکی سەرەکی سەیرەکە لەبەرەوەی ئابووریەکەی گەشە ئەکات و ئایدۆلۆژیاکەی قێزەونە بەدابڕبوونی ئەمریکا کۆتایی دێ بۆ ئەوەی گومانیشمان نەمێنێ بەرژەوەندی نەتەوەی ئەمریکا لەوەدایە بەرهەڵستی هەوڵەکانی هەر هێزێک بکە کە ئەیەوێ باڵ بەسەر ئاسیادا بکێشێ لەو پەڕی حاڵەتیشدا ئەبێ ئامادەبێ ئەوە بکە بەبێ هاوپەیمان بەڵام سیاسەتی دانایانە ئەخوازێ هەوڵی نەپساوە بدرێ بۆ ڕێگرتن لە وەها ئەنجامێک، کاریش بکرێ بۆ پتەوکردنی پەیوەندی هاوکاریانە لەگەڵ هەموو وڵاتە گرنگەکانی ئاسیادا لە پێناوی بەکراوەیی هێشتنەوەی ئەگەری کاری هاوبەش ئەگەر بارودۆخەکە پێویستی بەوە کرد. ئەبێ هەوڵیش بدات نامەیەک ڕەوانەی چین بکا سەبارەت بەوەی بەرهەڵستیکردنی باڵکێشی بەستراوەتەوە بە هاندانی پەیوەندی دامەزرێنەرانە و ئامریکا بەشداریکردنی چین لە سیستەمێکی نێودەوڵەتی سەقامگیردا ئاسانەکات و تەگەرە ناخاتە بەردەمی دەبێ بەرەو ڕووبوونەوەی چین دوا پەناگا بێ نەک ڕێگای ستراتیژی. نەگونجانی هیچ کام لەو دوو ڕێبازە ئەو کاتە دەرکەوت کە فڕۆکەی پشکنینەکەی واتە ئیسیتلاعی ئەمریکا لە نیسانی ساڵی 2001 لە خاکی چیندا تێکشکا و ئەندامانی دەستەی فڕۆکەکە بۆ ماوەی یازدە ڕۆژ بەدەست بەسەری مانەوە. ئومێدەکانی پێکەوە بەسترانەوە بوون بەژێر ڕاستیەکانی سیاسەتە ناوخۆیەکانی چینەوە. لێکدانەوە ئایدۆلۆژییەکانی تەحەداش هیچ ڕێنوێنییەکیان پێشکەش بە ئیدارەی بوش نەکرد. کاردانەوەی چین زیاتر لە بیرە نەتەوەییەکانی سەدەی نۆزدەهەمە چوون هەتا لە مارکسیزمی سەدەی نۆزدەهەم. چونکە پشکنینی دوور لە دەرەوەی سنووردا و وێڕای ئەوەی لەگەڵ یاسای نێودەوڵەتیدا کۆکە، وەک تەحەدا ئەنوێنێ بۆ بیرکردنەوە کلاسیکیەکانی پەیوەست بە سەروەری، کە ئەمیشیان لەسەر پایەی پیرۆزی سنوور ڕاوەستاوە. ئەم بیرکردنەوانەش تەکنۆلۆژیای نوێ لە ناوی بردوون. ئەوەش کە کێشەکەی تیژتر کرد، ترسی چین بوو لەوەی بە ڕەفتارێکی ئیمپریالیستیانەی دانێ. بۆیەش تەحەداکە لە بەشە ئایدۆلۆژیەکەی کۆمەڵگای چینەوە واتە پارتی کۆمۆنیست سەری هەڵنەدا بەڵکو لە خوێندکار و سەربازەکانەوە گرنگە کاتێک پەیوەندی ڕووداوەکە بە پەیوەندەکانی چین و ئەمریکاوە شیەکرێتەوە ئەم بە یەکگەیشتنی پاڵنەرانە دیاری بکرێن ئەکرێ ئەم ڕەفتارەی چین وەک هەوڵی حکوومەتێک دابنرێ کە پێکهێنەرە ئایدۆلۆژیەکەی بە دەست داڕووخانی بەردەوامەوە گیرۆدەیە و دوو ساڵە دووچاری کێشەیەک بووە سەبارەت بە مەسەلەی جێنشین دیاری کردن بە هەوڵی ئەو حکوومەتە بۆ دەریاوانی کردن لە ئاوی لێڵی سیاسەتە ناوخۆییەکانی چیندا. بۆ سیاسەتی دەرەکی ئەمریکا تەحەداکە ئەوەیە چۆن مامەڵە لەگەڵ نەتەوەگەری چیندا بکە بەبێ ئەوەی ببێتە هۆی هەڵگیرسانی ئەو ڕۆحە هاوکات لەگەڵ توندی پیشاندان ئەگەر ئەو ڕۆحی نەتەوەیە ببێتە هەڕەشە بۆ سەرکردە چینیەکانیش تەحەداکە ئەوەیە کە فێر بن ڕێزی کەوابحی بەها ئەمریکیەکان و ڕای گشتی بگرن ئەتوانرێ بوژانەوەی چین بە بوژانەوەی ئەڵمانیای سەدەی نۆزدەهەم بشوبهێنرێ کە لە کۆتاییدا بووە هۆی هەڵایسانی جەنگی جیهانی یەکەم بەڵام شتێک نەبوو پێش هاتی جەنگ بێ مێژووش ئەوەی وەک نوشستێک بۆ سەرکردەی وڵاتان و بەسەر لێشێوانێک تۆمار کرد کە زیان گەلێکی وای لێکەوتەوە لە دەستکەوتەکانی هەموو لایەنەکان زیاتر بوو. هیچ کام لەو سەرکردانەی ساڵی 1914 چوونە جەنگەوە ئەگەر دوای بینینی ئەو کارەساتی بەر کۆمەڵگاکان و ژیاری ئەوروپا و ئاواتی درێژخایەنی جیهان کەوت دەرفەتیان بۆ هەڵکەوتایە بە بیرکردنەوەش بیریان لەو بڕیارەیان نەکردەوە. بێگومان هەموو خەیارەکان تەنها لای وڵاتەیەکگرتووەکان نین ترسیشی لە هەڕەشەکانی باڵکێشی بەسەر ئاسیادا بەبێ ڕچاوکردنی ڕژێمەکە وای لەکە بەرەنگاری ئەو ڕژێمە بکە وەکەوەی لە جەنگی جیهانی یەکەم لەگەڵ ژاپۆن لە شەڕی ساردا لەگەڵ یەکێتی سۆڤەتدا کردی. بەڵام ئەوەندەی ڕێگاچارەکە پشت بە ڕەفتاری ئەمریکا ببەستێ ئەبێت بە خەمخۆریەکی زۆرەوە ئەو ڕەفتارە پەیڕەو بکرێ نابێ مەسلەکان لە ڕێی ئەو مشت و مڕانەوە تاوتێ بکرێن کە پەیوەستن بەو دەستەواژانەی پەیوەندەکانی ئەمریکا و چینیان پێوەسفەکرێ هەروەک نابێت لە میانەی پاڵنەرە ناوخۆییەکانی جەنگی بودجەوە لە مەسەلەکە بگۆڕێتەوە. دیاریکردنی بەرژەوەندی نەتەوەی لەگەڵ چیندا پرۆسەیەکی ئاڵۆزە بەهۆی جیاوازیە کللتوریە گەورەکانی نێوان ڕێبازی جیایی هەردوو وڵات لە مامەڵەکردنیاندا لەگەڵ سیاستی دەرەکیدا و بەهۆی ئەو گۆڕانکاریانەی بەسەر کەشی نێودەوڵەتیدا هاتوون لەوەتەی نێردراوە ئەمریکیەکان لە ساڵی 1970 دا سەردانی پەکینیان کرد. سەرکردە ئەمریکیەکانیش جەخت لەسەر نیاز پاکی و پەیوەندیە تایبەتەکانی کەسەکانەکەنەوە. بە درێژایی پێنج هەزار ساڵی مێژووش چین شۆڕش و مەینەتی زۆری چەشتووە. بەهۆی پشتبەستنی بە نیازپاکی کەسانێکی گوزەرکردوو، وڵاتە یەکگرتووەکانیش لە ڕوانگەی ئەزموونی دوو سەد ساڵەیەوە لە توانایدا بووە لە ڕێی تێکەڵەیەکی میسالیەت و هێزی ویست و ڕێکخراوەیی و جوگرافیای سوپاسگوزارەوە، واتە حەمید، تەحەداکان ببەزێنێ. چین توانیویە گەلێک دەستکەوتی مەزن بەدی بهێنێ بەڵام ناوە ناوە دووچاری کێشە گەلێگە بێتەوە کە بە خۆڕاگری و ددان بە خۆداگرتن نەبێ ناتوانیت بیان بەزێنێ لە سیاستدا ڕێبازی چین گوماناوی و ژیرانەیە هەستکردنی چینیش بەکات لەگەڵ ئەمریکادا جیاوازە ئەگەر لەبارەی کاتی ڕووداوێکی مێژووییەوە پرسیار لە ئەمریکییەک بکرێ ئەگەڕێتەوە بۆ ڕۆژژمێرەکەی ئەگەر چینیەکیش وەسفی ڕووداوێک بکا ئەیگێڕێتەوە بۆ بەرە پشتێک لە نێو چواردە بەرە پشتی ئیمبراتۆریشدا دەبەرە پشتیان ماوەی مانەوەیان لە مێژووی وڵاتەیە گرتووەکان زیاتر بووە. ئەمریکیەکان بیر لە ماناکانی چارەسەری هەستپێکراوی کێشەگەلێگەکەنەوە، چینیەکانیش بیر لە ماناکانی قۆناغەکانی پرۆسەیەگەکەنەوە کە گەیشتنە پۆپەیەکی دیاریکراوی نییە. ئەمریکیەکان پێیان وایە کێشمە کێشە نێو دەوڵەتەکان یان ئەنجامی بەدحاڵی بوونن یان بەدنیازی. چارەسەری حاڵەتی یەکەمیان قایلکردن و هەندێک جار پێداگرتنە، چارەسەری حاڵەتی دووهەمیش، بەزاندنی شەڕخوازەکەیە یان تێکشکاندنی. ڕێبازی چینیەکان ڕووت و خۆڕاگرانە و خۆپارێزانەیە. ئەوەتا شانشینی ناوەڕاست ترسی ئەوەی هەیە وەها دەربکەوێ کە ئەپاڕێتەوە. لە کاتێکدا واشنتۆن بڕوای ڕەگدا کوترا و نیازپاکی وەک بزوێنەری پەیوەندیە نێودەوڵەتیەکان سەیرەکە. پەکین وای دانێ کە پیاوانی دەوڵەت ئەرکی خۆیان ئەنجام داوە و لە موارەبە زیرەکەکان تێگەن بۆیەش هەر پێداگرتنێک وەک نیشانەیەکی لاوازی دانرێ پەیوەندی باشی نێوان کەسەکانیش بە تەنها نابێتە هاندەرێک بۆ دایە لۆگێکی ڕاستەقینە. سەرکردە چینیەکان لەلای ئەمریکیەکان موهەزەب دیارن بەڵام خۆپارێز و خۆ بە گەورە زان ئەمریکیەکانیش لەلای چینیەکان سەیر و غەریب الاتوار گاڵتە چی دیارن بەهۆی ئەو ناڕەحەتیەوە کە هەردوولا لە تێگەیشتنی کەلتوری یەکتری دێتە ڕێیان زۆر بە دەگمەن توانیویانە پەیوەندیەکانی چین و ئەمریکا بگەیەننە هاوسەنگیەکی سەقامگیر بۆ ماوەیەکی درێژ. لە سەرەتای سەدەی بیستەمدا تا ڕادەیەکی زۆر نزیکبوونەوەی ئەمریکا لە چین لەژێر کاریگەری مژدەبەرەکان و بازرکانەکاندا بوو هیچ کامیشان ئاگایان لەو سەرشۆڕیە نەبوو کە کۆمەڵگای چینی هەستی پێکرد ئەو کاتەی لە سیەکاندا و لە سەردەمی جەنگی جیهانی دووهەمدا چین نمونەیەکی جوانی قۆربانیدانی بەردەم دەست درێژی دوژمنکارانەی ژاپۆن و هاوپەیمانێکی دیموکراتی قارەمانی نیشاندا. دوای سەرکەوتنی کۆمۆنیستەکان لە جەنگی ناوخۆدا چین لە دیدی ئەمریکاییدا بوو بە بەرجەستەیەکی دوژمنایەتی ئایدۆلۆژی و ستراتیژی چونکە پێکاتەی ئایدۆلۆژیای سەربازی ماویزم و دەستێوەردانی چین لە جەنگی کۆریا و ڕقی ئەمریکاییەکان لە دامەزراوە ناوخۆییەکانی چین و گردبوونەوەی گەلەپاپۆڕی حەوتەمی ئامریکا لە گەرووی تایواندا بوون بەهۆی دابڕانێکی دیپلۆماسی چارەکە سەدەیی لە نێوان هەردوو وڵاتدا. دوای دەستپێکردنەوەی پەیوەندێ دیپلۆماسیەکانیش لە ساڵی 1970دا پێنج کەسی ئیدارە درێژەیان بە سیاسەتێکدا کە پشتگیرییەکی زۆرەکرا لە هەردوو پارتەکەوە و تەرکیزیەکە لەسەر هاوکاری چین و ئەمریکا بێرۆکەی بەگژاچوونەوەی هەردوو وڵاتیش تەنها لە نەوەدەکاندا هاتەوە ڕووکار لەم حاڵەوە ئەکرێ بەردەوام بوون لە پێشخستنی پەیوەندەکاندا یاری دەدەربێ بۆ دیاریکردنی سروشتی ئەو ڕێگا چارانەی کەن. لە ساڵانی هەزار و نۆ سەد و حەفتا و یەک هەزار و نۆ سەد و حەفتا و دوو دا سەرۆک ڕیچارد نیکسن و سەرۆک ماو جی دۆنگ پەیوەندییە دیپلۆماسییەکانیان دەست پێ کردەوە. لەبەر ئەوەنا کە هەردوو ئایدۆلۆژای چین و ئەمریکا زیاتر نزیک دەبوونەوە لە یەکتری، بەڵکوو بەهۆی پێویستییە جیۆپۆڵەتیکەکان. لە سەرەتەکانی ئەو ماوەیەدا، گوتەیەکی بێ مەبەست بڵاوبۆوە کە ئەو دوورکەوتنەوە ناسروشتیەی نێوان هەردوو گەلی ئەمریکا و چینی بەلاوە سەیر بوو وەکەوەی نزیکبوونەوەکە ڕاییکردنی پێداویستیە سۆزداریەکانی هەردوولا بێ بەڵام ڕاستیەکان زۆر لەوە واقعی تر بوون چونکە لە مێژووی دوور و درێژی خۆیدا چین زۆر بەدەگمەن بە پێی بنەمای یەکسانی مامەڵەی لەگەڵ کۆمەڵگاکانی تردا کردووە. ئەوەتا لە زۆربەی ئەو مێژووەدا چین باڵی بەسەر ناوچەکەدا کێشاوە. لە سەدەی نۆزدەهەم و نیوەی یەکەمی سەدەی بیستەمدا لەلایەن هێزە ئیمپریالیستییەکانەوە دووچاری سووکایەتی بووە. پێشتریش بە دابڕاوی و سەربەخۆیی خۆی خۆشحاڵ بووە. وەک کەلتوور، جیاوازییەکەی وای لێ کردووە بۆ خەڵکانی نامۆ دوورە دەست بێ. تا ساڵی هەزار و پێنج سەدیش تا ڕادەیەکی زۆر بە شارستانی ترین نەتەوە دائەنرا لە بوارەکانی زانست و تەکنۆلۆژیادا لە گۆشەنیگای چینەوە بەسەربردنی ژیان بەدابڕاوی لە وڵاتە یەکگرتوەکان هیچ ناسروشتی نییە ناشتوانرێ بگوترێ کە لە وڵاتە یەکگرتوەکاندا ساڵی 1970 بانگەشە لە برەودا بووە بۆ کرانەوە بەڕووی چیندا، بەبێ ڕەچاوکردنی فشارەکانی ڕای گشتییش لەو کاتەدا، ئەو بانگەشانە پاڵنەرەکەیان جیۆپۆڵیتیک نەبوو، بەڵکو لە بێرۆکەیەکی گشتییەوە سەریان هەڵدا کە پەیوەندیی باش بە پاداشتی خۆیان ئەزانێت و زاڵبوون بەسەر دوژمنایەتیدا بە باشترین ڕێگا ئەزانێ بۆ کۆتایی هێنان بە شەڕی سارد. بەو پێیەی ئەوە مەشقێکی دەروونییە. ئەوەی هەردوو وڵاتی لە یەکتری نزیک کردەوە هەستکردنی سەرکردەکانی هەردوولا بوو بەوەی هێڵێکی هاوبەشیان هەیە. سەرکردەکانی چین چاویان لە تۆکمەکردنی ترسناکی هێزە سەربازییەکانی سۆڤیەت بوو بە درێژایی سنوورەکانی نێوانیان بە مووشەکی ئەتۆمی و نزیکەی چل فیرقەی جەنگاوەری نوێژەوە، واتە، پتر لە چل ملیۆن سەرباز. لە ساڵی هەزار و نۆ سەد و شەست و نۆ دا چین لە لای ڕوون بوو کە تیۆری مارکسیزم لە گوشاری سەربازیی سۆڤیەت نایپارێزێ، بەڵکوو بیانووشیەدا بە دەستەوە، چونکە ئەو مەزهەبە نوێیەی بریژنێڤ گرتیە خۆی مافێکی تایبەتیە بەخشیە کرملین هێزی سەربازی لە ناو جیهانی کۆمۆنستیدا بەکاربهێنێ بۆ پاراستنی یەکڕیزیەکەی. سەبارەت بە وڵاتە یەکگرتوەکان دەرفەت و پێداویستی ئاوێتەی یەکتر بوون چونکە لەژێر کاریگەری جەنگی ڤێتنامدا وڵاتە یەکگرتوەکان یان بۆ ئەوەی لە ڕاستیەوە نزیکتر بین ڕیچارد نیکسۆن ددانی بە ڕۆڵی چیندا نا لە دامەزراندنی هاوسەنگیەکی ئاسیایی نوێی هێزەکان لە ڕوانگەی جیۆپۆلیتیکیشەوە هۆکاری بەهێز هەن بۆ نزیکبوونەوە لە چین بۆ هاوسەنگی بەرامبەر یەکێتی سۆڤێت یان بۆ جڵەوگیرکردنی یان بۆ بەکێشکردنی بۆ دانوستانی ڕاستەکینە هەروەها بۆ دابڕکردنی هانۆی و سنووردانانێک بۆ جەنگی ڤێتنام بۆ ڕاگرتنی ورەی ئەمریکاش لەگەڵ کشانەوە لە هندی چیندا دواجاریش بۆ دەرخستنی توانای لە کەمی نەهاتووی ئەمریکا لە مامەڵەکردن لەگەڵ کەشی نێودەوڵەتیدا کە ئەگۆڕا بەرەو کەشێکی فرەجەمسەری. پێشکەشکردن تا بە یەگەیشتنەوەیەکی دی و پێشکەشکردنی بەشێکی تر لەم کتێبە بەنرخی هێنریکی سنگەر شادی و بەختیاری هەموو لایەکمان داوایە.